بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کە ئانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکی شان وتویانە هەر خوددا خۆی زانایە بەنهێنی ئەو پیتانە ڕۆمەکان تێکشکێنران بە دەستی فارسەکان لە نزیکترین و نزمترین وڵاتیاندا بەڵام لە ئایندەدا نۆرەیان دێتەوە ڕۆمەکان دوای شکستیان سەردەکەونەوە لە چەند ساڵێکدا چەند ساڵێکی داهاتوو نێوان سێ تا نۆ ساڵ هەموو کار و فرمانێک تەنها بەدەست خودایە لەوە و پێش و لەوە و دوایش لە هەموو کات و شوێنێک جا ئەو ڕۆژە ئیمانداران خۆشحاڵ و شاد دەبن بە سەرکەوتنی خوددا کە بەخشی بە ئیمانداران و بەڕۆمەکان هەر کەسێک یا هەر دەستەیەک ئەو زاتە بیەوێت سەری دەخات هەر ئەو خدایەش خاوەنی دەسەڵاتی بێسنوورە و زۆریش درۆڤان و میهرەبانە بێگومان ئەوە بەڵێنی خودا خۆیەتی کە ئیمانداران و ڕۆمەکان سەردەخات بەسەر فارسەکاندا خدا سەرپێچین ناکات لە بەڵێنەکەی بەڵام زۆربەی خەڵکی تەنها ڕواڵەت لە دنیادا دەزانن عقلیان لە چاویاندایە ئەوانە بێ ئاگا و بێخەبەرن لە ڕۆژی دوایی و قیامەت ئەوانە هەر ڕواڵەت لە ژیانی دنیا بەدی دەکەن لە بەرامبەر قیامەتیشەوە بێ ئاگان ئایا ئەوە لە ناخی خۆیاندا بیرێکیان نەکردوتەوە کە خوددا ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە تەنها بە حەق و سنووردار نەبێت دروستی نەکردوون؟ لە ڕاستیدا زۆربەی خەڵکی بێباوەڕن بەگەیشتنە خزمەتی پەروەردگاریان. ئایا بەسەر زەویدا نەگەڕاون تا تەماشا بکەن و سەرنج بدەن چیمان بەسەر ئەو نەتەوانەی پێش ئەماندا هێناوە لەمان زۆر بەهێزتر و بەدەسەڵاتتر بوون زەویان ژێر و ژوور دەکرد واتا دەیان چێڵا بۆ کشتتوکاڵ و کانزایان لێ دەردەهێنا و ئاوەدانیان کرد بۆوە زیاتر لەمان پێغەمبەرەکانیشیان کاتی خۆی بەڵگەی زۆر و ئاشکرایان بۆ هێنان بەڵام بێسوود بوو زۆر بەیان بڕوایان نەکرد جاوانە بێت خوددا ستەمی لێکردبن بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان دەکرد پاشان ئەو تیاچوونە سەرەنجامی ئەوانە بوو کە تاوان و گوناهیان کرد چونکە ئەوانە بڕوایان بە ئاەت و فەرمانەکانی خوددا نەهێنا و گاڵتەیان پێدەکرد هەر خوددا خۆی دروست کراوان دەهێنێتە مەدان و دوایی وەک خۆیان لێ دەکاتەوە سەرەتا هەر ئەو دروستی کردوون و هەر ئەویش دوای مردن دووبارە زیندویان دەکاتەوە سەرەنجامیش هەر بۆ لای ئەو زاتە دەبرێنەوە. ئەو ڕۆژەی قیامەت بەرپا دەبێت، تاوانباران و تاوانکاران نائومێد و بێ هیوا دەبن، چونکە دەزانن چییان چاندووە و چییان کێڵاوە و چییان دەستپێشکەری کردووە. کەسیان دەست نەکەوت لەوانەی بە شەریک و هاوەڵیان دەزانی تا تکایان بۆ بکات و فریایان بکەوێت، ئەوسا ئیتر بەناچاری بێ باوەڕ دەبن بە شەریک و هاوەڵ کە لە دنیادا پشتیان پێدەبەستن و هانا و هاواریان بۆ دەبردن ئەو ڕۆژەی قیامەت بەرپا دەبێت لەو ڕۆژەدا ئەو خەڵکە لە یەکدا دەبڕێن و دەبنە دوو دەستەوە جا ئەوانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوانە لە باخچە و باخاتی بەهەشدا بە ژیانی پڕ لە کامەرانی و بەختەوەری و ئاسوودەیی شاد دەکرێن ئەوانەشی بێ بڕوابوون کاتی خۆی بەڵگە و نیشانەکانی ئێمەیان بە درۆ دەزانی و بڕوایان بەگەیشتنی قیامەت و زیندووبوونەوە نەبوو ئەوانە ئامادەن لە ناو سزایەکی سەخت و دۆزەخێکی پڕ ئەشکەنجە و ئازاردا. کەواتە پاکی و بێگەردی و ستایش بۆ خودا کاتێک کە ئێوارە و بەیانی دەکەنەوە. شوکر و سوپاسگوزاری هەر شایستەی زاتی خودایە لە ئاسمانەکان و زەویدا، لە کاتی عیشا و تاریکیدا، هەروەها کاتێک کە نیوەڕۆ دەکەنەوە. ئەو خودایە زیندوو لە مردوو دەردەهێنێت، لە ماددە بێگیانەکان زیندەوەران دروست دەکات، مردووش لە زیندوو دەردەهێنێت، ژیان و مردن بەردەوامە و تێکهەڵچێکی یەکن. زەوی دوای مردنی زیندوو دەکاتەوە، زەوی لە وەرزی پایز و زستاندا جۆرە مردنێکی بەسەردا دێت، لە وەرزی بەهار و هاویندا جۆرە زیندووبوونەوەیەکی تێدا ئاشکرایە، جا هەر ئا بەو شێوەیە ئێوەش لە گۆڕەکان دەردەهێنرێنەوە. لەوە دەچێت وەکو زۆربەی زانایان دەفەرموون، زیندووبوونەوەی دووەم جار وێنەی ڕوەک لەم خاکە سەر دەربهێنین. لە نیشانە و بەڵگەکانی خودا ئەوەیە ئێوەی لە خاک دروست کردووە، لەوەو دوا دوای بڕینی چەند قۆناغێک کتوپڕ بوونەتە مرۆڤێک و بڵاو دەبنەوە بە زەویدا. یەکێک لە نیشانە و بەڵگەکانی تری ئەوەیە کە هەر لە خۆتان هاوسەری بۆ دروست کردوون بۆ ئەوەی ئارام بگرن لەلایدا و لە نێوانتاندا خۆشەویستی و سۆز و میهرەبانی فەراهەم هێناوە، بەڕاستی ئا لەو دیاردانەدا نیشانە و بەڵگە هەیە بۆ کەسانێک بیر دەکەنەوە و تێدەفکرن یەکێکی تر لە نیشانە و بەڵگەکانی دروستکردنی ئاسمانەکان و زەویە کە زاناکانی ئەستێرە ناسی لە ئاستیدا سەرسام و سەرگەردانن و جیاوازی زمان و ڕنگتانە دەنجی هیچ کەس لە کەسی تر ناکات سەرڕای سەدەها جۆر زمان کە جۆری قسەکردن و داڕشتنی هەرگەلێک تایبەتمەندی خۆی هەیە جگە لە هەزاران شێواز کە لەو زمانە سەرەکیانە دەبێتەوە بەڕاستی ئا لەو دیاردەیەشدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ زانایان و شارەزایان یەکێکی تر لە نیشانە و بەڵگەکانی خەوتنتانە لە شەو و ڕۆژدا ئەڵبەتە خەو دیاردەیەکی سەرنج ڕاکێشە و جێگەی وردبوونەوە و تێڕامانە لە کاتی بێداریشدا هەوڵ و کۆششتانە بۆ بەهرە وەرگرتن لە بەخششەکانی خودا جا بەڕاستی ئا لەو دیاردەیەشدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک کە دەبیستن و تێدەگەن هەروەها لە بەڵگە و نیشانەکانی تری ئەوەیە کە هەورە بروسکەتان نیشان دەدات کە ترسی لێ دەکرێت و ئومێد بەخشیشە ترس لە دەنگ و ڕوناکی بەهێزی، ترس لەوەی ببێتە مایەی تەرزە و لافاو، هەروەها بە ئومێدی فەڕ و بەرەکەت، لە ئاسمانەوە باران دەبارێنێت، زەوی پێ زیندوو دەکاتەوە دوای ئەوەی کە مردبوو، ڕوەک و گژو گیاکان وشک بوون. بەڕاستی ئا لەو دیاردەیەشدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک ژیریان بخەنە کار. لە نیشانە و بەڵگەکانی تری خودا ئەوەیە کە، ئاسمان و زەوی ڕاوەستاون بە فەرمانی ئەو خۆر و هەسارەوە سێرەکانی لە بۆشاییدا ڕاگرتووە بێ کۆڵەکە و بێ پاڵپشتێکی دیار لەوە دوا کاتێک بانجێکی لێکردن کە ئێوە لە توێی خاکدان دەست بەجێ هەمووتان دەردەچن لە زەویدا و زیندوو دەبنەوە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەمووی ئەو بەدیهێنەریانە و خاوەنیانە هەر هەمووشیان ملکەچ و فەرمان بەرداری ئەون هەرو زاتە لە سەرەتاوە بەدی هێنراوەکان بەدی دەهێنێت پاشان بە جۆرێکی تر دروستیان دەکاتەوە ئەو کارەش بۆ خوددا ئاسانە نمونەی بەرز و وەسفی بڵند هەر شایستەی ئەو زاتەیە لە ئاسمانەکان و زەویدا هەر ئەویش زاتێکی باڵا دەست و دانایە هەر لە خۆتان نمونەی بۆ هێناونەتەوە کە چەندە بڕیاردانی هاوڵ و شەریک بۆ خوددا نادروست و نابەجێە ئایا ئێوە ڕازین بەندە و بەردەستەکانتان ببنە هاوبەشتان و لەو ماڵ و سامانەی پێمان داون شەریک بن و وەک یەک سوودی لێوەربگرن و دەستی تێبخەن و لێیان بترسن و حسابیان بۆ بکەن؟ هەروەک چۆن ئێوە لە یەکتر سەڵ دەکەنەوە و حساب بۆ یەکتر دەکەن. ئابە و شێوەیە بەڵگە و نمونەی زۆر ڕوون دەکەینەوە بۆ کەسانێک کە ژیر و هۆشمەند بن. نەخێر ئەوانە ژیر نابن بەڵکو ئەوانەی ستەمیان کردوە شوێنی ئارەزوی خۆیان دەکەون دوور لە هەموو بنەمایەکی زانستی و زانیاری جایتر چێ دەتوانێت ڕێنمووی و کەسانە بکات خدا گومڕای کردوون ئەڵبەتە خۆیان ڕێگەی گومڕاییان هەڵبژاردووە خدای گەورەش بە زۆر هیدایەتی کەس نادات کەسیش نیە پشتیوان و یارمەتیدەریان بێت لە سزای سەخت بیان پارێزێت ئەی ئینسان بە دڵێکی پاک و بێگەردەوە ڕووبکەرە بەرنامە و ئاینی خودا و ئەم لاولام مەکە خەڵچینە ئێوەش پابەندی ئەو نەخشەیە بن کە خدا ئێوەی لەسەر دروست کردووە واتە قورآن کەتەلۆک و نەخشەی ژیانی ئادەمیزادەکانە لێی لامەدەن هیچ جۆرە گۆڕانکاریەک لە هیچ نەخشە و دروستکراوێکی خوددادا نییە ئا ئەوەیە دینی ڕاست و دروست بەڵام زۆربەی خەڵکی ئەم ڕاستیانە نازانن خەڵچینە ڕووبکەنە پەروەردگارتان بە ملکەچی بگەڕێنەوە بۆ لای لەو بترسن و خۆتان لە سزای بپارێزن نوێژەکانیشتان بە چاکی ئەنجام بدەن، مەبن بەو کەسانەی کە شەریک و هاوەڵی بۆ بڕیار دەدەن. لەوانەی کە ئایینەکەیان بەش بەش کردووە و بوونەتە چەندەها گرۆ و دەستە، بڕوایان بە هەندێکی هەیە و بڕوایان بە هەندێکی نییە و کوێرانە شوێن ڕابەرەکەیان دەکەون، هەر گرۆ و پارتێکیش دڵخۆشن بە بەرنامە و نەخشە و پلانی خۆیان، وا دەزانن چاکترین ڕێبازیان گرتۆتەبەر. کاتێک تەنگانە و ناخۆشی تووشی خەڵکی دەبێت، هانا و هاوار بۆ پەروەردگاریان دەبەن و هەر لەو دەپاڕێنەوە. پاشان کە ناخۆشی و تەنگانەکە نەما و خودا دەرووی ڕەحمەت و مێهرەبانی خۆی لێکردنەوە، یەکسەر دەستەیەکیان هاوەڵ بۆ پەروەردگاریان بڕیار دەدەن. با ئەوانە هەر بەدنمەک و قەدری ناز و نیعمەت و بەخششەکانمان نەزانن، با ڕابوێرن، لە ئایندەدا دەزانن چ پەنێکیان داوە و چ بەڵایەکیان بەسەر خۆیان هێناوە. ئایا مەگەر بۆ سەر ئەو هاوەڵگەرانە بەڵگەمان ناردووە تا وێڵ بن لە خواپەرستی و شوێنی نادروستی بکەون؟ بەڵگەکەش قسە بکات و شەریک بۆ خودا دانانەکەیان پەسند بکات؟ کاتێکیش ڕەحمەتێک بە خەڵکی بچێژین ئەوا لە خۆیان بایی دەبن، زۆربەیان دینداری فەرامۆش دەکەن، خۆ ئەگەر بەڵا و ناخۆشیەکیشان توش بێت لە سەرەنجامی کار و کردەوە و دەست پێشخەری خۆیاندا دەست بەجێ نائومێد دەبن لە ڕەحمەتی خودا. ئایا ئەوانە سەرنجیان نەداوە کە بەڕاستی خودا ڕزق و ڕۆزی و سامان فراوان دەکات بۆ هەر کەس کە بیەوێت، یاخود دەیگرێتەوە و کەمی دەکاتەوە، بێگومان ئا لەو حاڵەتانەشدا بەڵگەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی کە باوەڕ دەهێنن. کەواتە ئەی ئیماندار مافی خزمان بدە، لە هەر ڕوویەکەوە مافیان دەکەوێتە سەرت جێبەجێی بکە، هەروەها مافی هەژاران و ڕێبوارانیش فەرامۆش مەکە، ئەو ڕەفتارانە چاکتر و پەسندترە بۆ ئەو کەسانەی کە مەبەستیان ڕەزامەندی خودایە، بێگومان هەر ئەوانەش سەرفراز و سەرکەوتوون. هەر پارە و سامانێکتان بەسوودا بێت بە خەڵکی بۆ ئەوەی زیاد بکات لەناو سامانەکەیاندا ئەوە بەرەکەت ناکات و پاداشتی نابێت لەلای خودا بەڵکو موحاسەبەشی لەدوایە ئەوەشی بە زەکات داوتانە و مەبەستتان ڕەزامەندی خودایە ئا ئەو جۆرە کەسانە پاداشتیان چەند بەرامبەر کردۆتەوە. خودا ئەو زاتەیە کە دروستی کردوون و پاشان ڕزق و ڕۆزی پێ بەخشیون ئاو هەوا و خۆر و خاک و هۆکارەکانی بەدەستهێنانی سامان بەشێکن لە بەخششەکانی لە دواییدا دەتان مرێنێت پاشان زیندوتان دەکاتەوە ئایا هیچ کام لەوانەی کە کردوتانن بە هاوبەشی خوددا شتی وایە نەدەست دێت؟ پاچی و بڵندی بۆ ئەو زاتەیە لەوەی ئەوانە دەیکەن بە هاوبەشی تاوان و خراپەت دەرکەوتووە و هەموو سەرزەوی و دەریاکانیشی گرتوتەوە بەهۆی ئەو تاوان و گوناهانەوە کە خەڵکی دەستیان داوەتێ سەرەنجام دەبێت تاڵاوی هەندێک لە کردەوەکانیان بچێژن کە بەرپابوونی جەنگ و کارەساتە سروشتەکانە بۆ ئەوەی بگەڕێنەوە بۆ ڕێبازی پاچی و خوداناسی ئەی پێغەمبەر پێیان بڵێ بگەڕێن بەسەر زەویدا و تەماشا بکەن و سەرنج بدەن و بزانن چۆن بوو سەرنجامی پێشینەکان ئەوانەی زۆربیان هاوەڵگەر و بتپەرست بوون کەواتە ڕووی خۆت بکەرە ئەم ئاینە پتەو و چاک و دامەزراوە پێش ئەوەی ڕۆژێک بێت هیچ کەس نەتوانێت جڵەوی بگرێت و دژایەتی بەرنامەی خودا بکات ئەو ڕۆژە خەڵکی هەموو لە یەک جیا دەبنەوە بەهشتیان بۆ بەهشت بەڕێدەکرێن دۆزەخیەکانیش بۆ دۆزەخ ئەوەی کافر بێت ئەوە کافر بوونەکەی لە سەری دەکەوێت ئەوانەشی کە کار و کردەوەی چاک ئەنجام دەدەن ئەوە ڕێگە بۆ خۆیان خۆش دەکەن بەرەو بەهەشت تا خدا زۆر بە زیادەوە پاداشتی ئەوانە بداتەوە کە ئیمانیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەڕاستی ئەو زاتە کافرانی خۆش ناوێت لە بەڵگە و نیشانەکانی گەورەی پەروەردگار ئەوەیە چەندەها جۆر با دەنێرێت وەک مژدە بەخشێک لە کاتێکدا کە هەڵگری هەور و هەڵمی ئاوە تا ڕەحمەت و مێهرەبانی خۆیتان پێ بچێژێت تا کەشتێکان بە دەریادا بە فەرمانی ئەو هات و چۆ بکەن و تا لە بەخششەکانی بەهرەوەەر ببن بۆ ئەوەش سوپاسگوزاری بکەن سوێن بە خوددا بەڕاستی پێش تۆ ئەی محەممەد پێغەمبەرانێکمان ڕەوانە کردووە بۆ سەر هۆز و گەلەکانیان بەڵگە و نیشانەی زۆریان بۆ هێنان بەڵام زۆریان باوەڕیان نەهێنا بۆیە ئێمەش تۆڵەمان سند لەوانەی کە تاوانیان کرد ئەوسایی تر سەرخستنی ئیمانداران بە ئەرچی سەرشانی خۆمانزانی و سەرکەوتنمان پێبەخشین خدا ئەو زاتەیە کە چەندەها جۆر با دەنێرێت ئەو باە هەور هەڵدەگرێت و لەگەڵ خۆیدا ڕاپێچی دەکات جا خدا پەخشی دەکاتەوە بە ئاسماندا بە هەر شێواز و شێوەیە کە بیەوێت هەورەکان پارچە پارچە دەکات اینجا دەبینیت باران لە نێوانیاندا دەردەچێت و دادەبەزێتە سەرزەوی جاکاتێک بارانەکەی باران بۆ هەر تاقمێک لە بەندەکانی کە بیەوێت ئەوانیش یەکسەر خۆشحاڵ و دڵخۆش دەبن و مژدە دەدەن بە یەکتری بەڕاستی پێشەوەی دابارێتە سەریان زۆر نائومێد و بێهیوا بوون جا ئیتر سەرنج بدە و تەماشای چەندەها ئاسەواری ڕەحمەتی خودا بکە کە چۆن زەوی زیندوو دەکاتەوە دوای مردنی بێگومان ئەو زاتەی کە ئەو کارانە ئەنجام دەدات مردووان زیندوو دەکاتەوە و هەر ئەو زاتە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە مردوانیش وەک ڕوەک لە کاتی خۆیدا لە زەوی دەردەهێنێتەوە بۆ لێپرسینەوە سوێن بە خودا خۆ ئەگەر ڕەشەبایەکی زەرەرمەند بنێرین و ببینن کشت و کاڵ و باخەکانیانی زەرد هەڵگەڕان ئەوە ئەوانەی ئیتر دەست دەکەن بە ناشکری و لە دین وەردەگەڕێن جا بەڕاستی تۆ ئەی پێغەمبەر ناتوانیت دەنجی خۆت واتە بانگەوازەکەت بە مردووەکان ڕابگەێنیت هەروەها ناتوانیت کەڕ و گوێگرانەکانی لێ تێبگەێنیت کافران وەک مردوو وەک کەڕن کاتێک ڕوو وەردەگێڕن و پشت هەڵدەکەن و بایەخ بە بانگەوازەکەت نادەن هەروەها ناتوانیت ڕێنموویی کوێر و نابینایان بکەیت ئەوانەی دڵیان داخستووە و نایانەوێت تێبینی بکەن تۆ ناتوانیت لە گومڕایی ڕزگاریان بکەیت بەڵکو تۆ تەنها دەتوانیت ئاەتەکانی قورآانی ئێمە بدەی بەگوێی ئەو کەسانەدا باوەڕیان پێێتی و هیچی تر چونکە ئەوانە هەمیشە ملکەچی فەرمانی خوددان. خودا ئەو زاتەیە ئێوەی بەلاوازی دروست کردووە سەرەتا نوتفەیەکی لاواز دوایی وەک دیل لەسکی دایکدا پاشان هەر منداڵی لاوازیت تا دەگەیتە تەمەنی لاوی ئەوسا خدا هێز و دەسەڵاتێکت پێدەبەخشێت دوای هێز و توانایی دووبارە نۆرەی لاوازی و پیری دێت بێگومانە و خدایە هەرچی بوێت دروستی دەکات ئەم هێز و بەهێزیە بەشێکە لە ویستی ئەو زاتە ئەو پەروەردگارە زانا و بەتوانایە. ئەو ڕۆژەی کە قیامەت بەرپا دەبێت تاوانباران سوێن دەخۆن کە لە جیهانی بەرزەخدا یا لە ژیانی دنیادا تەنها کاتژمێرێک ماونەتەوە ئا ئەوانە کاتی خۆی لە ڕاستی لادەدران لە ڕۆژی قیامەتدا کە تاوانباران سەریان لێشێواوە و سوێندی درۆ دەخۆن ئەوانەی زانیاری و ئیمانیان پێ بەخشرابوو دەڵێن سوێن بە خوددا بێگومان ئێوە بەڕاددەی ئەوەی خوددا بڕیاری لەسەر بووە ماونەتەوە لە دنیادا و لە جیهانی بەرزەخیشدا تا ڕۆژی زیندووبوونەوە جا ئەمە ڕۆژی زیندووبوونەوەکەیە بەڵام ئێوە بەم ڕاستیەتان نەدەزانی و بڕواتان پێی نەبوو. جا لەو ڕۆژەدا تکا و پاڕانەوە و بڕ و بیانووی ئەوانەی ستەمیان کردووە هیچ سوودێکی نییە بۆیان بە هیچ شێوەیەک خدا لێیان ڕازی نابێت و ئەوانەش داوای لابردنی ڕق و قینی خدایان لێ ناکرێت بەهۆی تەوبەوە خۆیان ڕزگار بکەن سوێن بە خوددا بەڕاستی ئێمە لەم قورآانەدا لە هەموو بابەتێک نمونەمان بۆ خەڵکی هێناوەتەوە کەچی هەر ئایەتێکیشیان بۆ بهێنیت و بەسەریاندا بخوێنیتەوە ئەوە بێگومان ئەوانەی کە بێ باوەڕن دەڵێن ئێوە تەنها پێشێلکەری حەقن و هیچی تر نین ئابە و شێوەیە خوددا مۆردەنێت بەسەر دڵی ئەوانەدا کە نازانن و بە شوێن حەق و ڕاستیدا ناگەڕێن شوێن ڕاستی و حەقیقەت ناکەون جا ئەی محەممەد ئەی ئیماندار دان بەخۆدا بگرە و ئارام بگرە چونکە بێگومان و وعد و بەڵێنی خدا حەق و ڕاستە هەر دێتە دی ئەوانەشی کە باوەڕیان نییە بێ ئارامت نەکەن و ساردت نەکەنەوە